بەشدار بە لە خزمەتگوزاری بایبای لە ئاسێسیڵەوە بۆ سندنی پەیوەندی کورتەنامی بێزارکەر لە بیست ژماری ناوخۆ نێودەوڵەتی یان لە تۆڕەکانی ترە و مێشکە ئاسوودە بکە بۆ کاراکردنی خزمەتگوزارەکە پەیوەندی بکە بە 266 و پەیڕەوی ڕێنماییەکان بکە یان کورتەنامێکی بەتاڵ بنێرە بۆ ژمارە 266 تێچووی کاراکردن 2400 دینارە و تێچووی ڕاگرتنی ژمارە 600 دینارە 266 ژمارەیەەکە مێشکەدا سووداکات ئاسێسێل کۆمان دەکاتەوە.